کاسێتی حەوتەم دیوی یەکەم ئەو شەوە کە سریاسی دووەم لە بەرچاویان سواری ماشێنێک بوو لە پەنجەرەکەوە دوا سڵاوی خێرای لێکردن گوتی بە دوعا هاوڕێیان بە دوعا ئەمە یەکەمین شەوە ئاوها لە خۆم دەترسم بە دوعا وای وای سیرکەن ئاسمانیش پڕە لە ئەسێریت ڕۆهات ئەزیزان تەنها شتە تڕۆهاتەکان لە یەکتر دەچن کە محمدی دڵ شوشە و سریاسی سبح دەم گەڕانەوە پێکەوە بە شەقامێکی درێژی شەوتە درێژترین پیاسی خۆیان کرد ساڵانێک دواتر کە دوای سریاس دوای مردنی محمدی دڵ شوشە چیرۆکی ئەو شەوە دەگێڕایەوە نەیدەتوانی ئازارە قوڵەکانی بشارێتەوە دوو گەنجن هەردووکیان لە سەرەتای ژیاندا محەمەدی دڵ دڵشووشە بە تێفکرینێکەوە کە هەمیشە تێکەڵ بووە بە سۆز و شەوق و شۆڕێکی کوشندە بە سریاس دەڵێ، سریاس، ئەوە درۆیە کە مرۆڤەکان لە یەک ناچن، درۆیە، ئێمە هەموو ئەوانەی کە پێکەوە گەورە بووین ژیانمان لە یەک دەچێ، وەک ئەوەی ژیانمان دووبارە بوونەوەی وێنەی سەر یەک ئاوێنە بێت، وەک ئەوەی یەکێک لە جێگایەکی دووردا ژیانێکی نموونەیی هەموومانی پێ بێت ژیانێک هەرچی شتێک لە عومری ئێمەدا ڕوودەدا پێشتر لە لای ئەو ڕووی دابێ وەک ئەوەی دەردی ئێمە لە دەردی یەکێکی مەزنەوە کەوتبێتەوە یەکێک کەسمان بە تەنها ژیانی ئەو تەواو ناکەین و هەریشێکمان بەشێکی بچووکێ و ئازاری ئەومان پێیە مەرجیش نییە و شتانەی لە یەکتر دەچن تڕۆهات بن سریاس کە بە پاشۆکانێکی گەورەی پێوە دیار بوو، بەڵام بەردەوام بە توڕەیی و قیژە خاو و بڕوسکاوەکەی لە سەر ڕوخسارێکی ماندوو سووتاو لادەبات و هەندێ جار دەوەستێت تا قەیتانەکانی کالەیەکی سپی کۆن گرێ بداتەوەو دەڵێ، محەمەدی دڵ شووشە، بۆ گوڵەکان هەقیان هەیە لە یەک نەچن، بۆ باڵندەکان هەقیان هەیە هەر یەکێکیان بە جۆرێ بخوێنێت، بەڵام من بۆ دەبێ بپرسم سریاسی سبەح دەم کێیە؟ کامەمان ژیانمان لە ئاوێنەی ژیانی ئەوی ترە، محەمەدی دڵشووشە بە ئاسپایی سەردا ئەنەوێنێت و دەڵێ، مرۆڤ هەقی خۆیەتی ناوازە بێ، تاقانە بێ، هیچ شتێک لەو نەچێت، بەڵام من قسەم لە ئازارێکە دواجار ژیانی هەموومان یەکسان دەکاتەوە، قسەم لە شتێکە ئێمە بە هەموو جیاوازییەکانمانەوە کۆ دەکاتەوە، سریاسی سبحنم دەیگوت، من ترسم لەوەیە، سێبەری یەکێکی تر بم دەترسم سریاسی سبح دەم بە خۆی و تۆپە هەنارەکەیەوە سێبەری یەکێکی تر بێ کە لە شوێنێکی تردا دەژی محەممەدی دڵ شوشە دەوەستا و دەیگوت من قسە لە هەزاران ڕۆح دەکەم کە نازانین لە کوێوە هاتوون و بۆ کوێ دەچن قسە لە نهێنی دەکەم لە قفڵێکی مەزن لە دیوارێکە ناهێڵێ ئەو مەعنایە ببینین من لەو کاتەوەی ئەو ناوەم گوێ لێ بووە بیر لە هەموو ئەو نەهێنانە دەکەمەوە کە چواردەوریان گرتووین، ئەو نەهێنانەی بچووکترین بە قفڵی گەورەیان لەش لەشیانمان داوە. باسی موسیبەتێکی گەورە لە هەموو موسیبەتەکانی تر دەکەم، موسیبەتی ئەوەی ئێمە هیچ دەربارەی خۆمان نازانین، نە من و نە تۆ هیچ دەربارەی خۆمان نازانین، کێ دەڵێ محەمەدی دڵشووشە دووبارە نابێتەوە، کێ دەڵێ من بەیانیی لە خەو هەڵناستم و یەکێکی تری وەک خۆم لە ژوور سەرم نادۆزمەوە، کێ دەڵێ ئێمە کۆمەڵێک مرۆڤ نین یەکتری دووبارە ناکەینەوە؟ کەسیان هیچ لە یەکدی تێنەدەگەیشتن. بەڵام ئێستاکە کە ئەم چیرۆکە بۆ ئێوە دەشێڕمەوە دڵنیام ئەو ئێوارە کورت و یەکدی بینینە ناوەخت و کتوپڕە هەردووشیانی بە جۆرێکی سیر ئاسوودە کردووە دواتر کە سەریاسی دووەم لە زیندانێکی دوورە دەست و تاریکی ناو کۆمەڵێک چیاوە کاسێتەکانی بۆ ناردم بەهێمنی باسی ئەوارەی بۆ کردووم باسی و پەشۆکان و ئازارانەی بۆ کردم کە دوای ئەو ڕۆژە تووشی هاتوون، نا وا مەزانن سریاسی دووەم بە پێچەوانەی سریاسی یەکەمەوە منداڵێکی خۆشبەخت بووە، تاکە خۆشبەختییەکی گەورەی سریاسی دووەم ئەوەیە کە زیندووە، ئەگەرچی زیندوێتی مایەی هەموو ئازارەکانە، بەڵام لە هەموو خۆشیەکانی تر گەورەترە، ژیان بەختیارییەکە کە دەیکەیتەوە پڕە لە ئازار، بەهەشتێکە لە ناوەوە لە کۆمەڵێ دۆزەخی بچووک بچووک دروست بووە. جوانیەکی بێ مەودایە لە زنجیرەیەک ناشیرینی چنراوە، من ساڵگەلێکی درێژ لە زیندانا بیرم لەو گرفتە قوڵانە دەکردەوە، خەیاڵ و فکری خۆم بۆ تێڕامان لەو کێشانە تەرخان دەکرد، هەرگیز باوەڕم بەوە نەبوو پارچە بچوکەکان کاتێک پێکەوە ڕادەلکێن، کاتێک لە بەشە بچوکەکانیان لە شتێکی مەزن دروست دەکەیت، سیفەتی ئەو قەوارە تازانە هەموویان سیفەتی گەردە بچووکەکانی بێت، سیفەتی ئاگر و سیفەتی گورزێک لە تیشک یەک شت نییە. ژیانی ژاوها شەپۆلانێکی مەزنە لە جوانی کە لە هەزاران وردە شەپۆلی ئازار دروست بووە. سەیرکەن ئەی دۆستان، ئەی هاوڕێ و هاوسەفەرەکانی من، سەیری ئەم دەریای ژێرمان بکەن. ئایا نهێنی شەپۆلێک لەگەڵ نهێنی دەریادا تێکەڵاو دەکرێ؟ دیارە دەکرێت شەپۆلێک بگرین تەماشای بکەین بەڵام کێ لە ئێمە دەتوانێت زەریا بگرێت و تەماشایان بکە دەتوانین بزانین شەپۆلێک لە کوێوات و لە کوێدا دەمرێ بەڵام کێ لە ئێمە دەتوانێت بزانێ زەریا لە کوێوە دەست پێ دەکات و ئاو لە کوێدا کۆتایی دێ دەتوانین هەموو هەست و نەستی شەپۆلێک لە هەڵچوون و داچوونەکانیدا ببینین بەڵام کێ لە ئێمە دەتوانێت قسە لە هەست و نەستی هەموو ئۆقیانووسە بکات دەزانی شەپۆلێک کەی لەدایک دەبێت و کەی دەمرێ، بەڵام کێ لەئێمە دەتوانێ ساتی لەدایک بوونی دەریا و ڕۆژی مردنی بزانێ؟ ژیانیش هاوهایە. هەمیشە زیندووەکان خۆشبەخترن لە مردووەکان. با یادگارێکانیان تاڵ بێت. با ئەو ئاز با بە ئازارەکانێ وەک داهۆڵ لە ئاگردا بسووتێن و لەبەربادا سەما بکەن. دواجار زیندووەکان لە ناو ئەو دەریا مەزنەدا، ئەو دەریایەی کە نە دەگیرێت، نە ڕووت دەکرێتەوە و نە تەفسیر دەکرێت، مردووەکانیش ئەوانەن کە لەو دەریایەدا دەرکراون، تا ئەو ساتەی ئێمە زیندووین، خۆشبەختین، نا مەڵێن ئێمە لەم دەریایە وڕزبووین و تاکەی لەم بەحرەدا بسوڕێینەوە، لە من بپرسن، من کە وەک پێغەمبەری ئازارەکانم لێهاتووە، بیست و یەک ساڵ شەو و ڕۆژ لە پەنجەرەیەکەوە تەماشای سەحرام دەکرد و هاوارم دەکرد، من لەو پەنجەرەیەوە شتێکم بینی، گەر بهاتایە و نەمدیبایە نەدەژیام. من لەو پەنجەرەیەوە بەختەوەری بیابانم بینی، یاری تشک و لمم بینی. گەر بیست و یەک ساڵ باوەڕم بەوە نەهێنابایە کە من جوانییەکی بێ سنوور و مەزن لەو لمەدا دەبینم، لەوێدا دەخنکام. مرۆڤ دەبێتە دواهەناسە، تا دوا مردنیش باوەڕی بە بەختیاری خۆی نەدۆڕێنێ، باوەڕی خۆی بە جوانی لە دەست نەدا. نا، من پیاوێکی دوو زمان نیم، منیش وەک هەر یەکێک لە ئێوە پڕ بە دڵ، لە دەست هەموو پووچەکان هاوارم کردووە. منیش نائومێدی مەزن و بە زین و بە زەبری خۆمم هەبووە، چەندەها جار شکستم خواردووە و چەومیومەتەوە و تێک شکاوم، بەڵام من قسە لەو نوورە دەکەم کە دوای هەموو نائومێدییەک هەڵدێت. سەدان ڕۆژ وەک شێت بەیانی لە دوای بەیانی و شەو لە دوای شەو نەعلەتم لە خۆم و لە ژیان کردووە بەڵام دواجار بەیانیەک هەڵدەسم و هەستم بەو جوانیە کرد کە کۆی شتەکان پێکەوە گرێ دەدات جیاکردنەوەی ئازارەکانی ئەمە چارەنووسی ڕەشمان ناڕێکییەکی کوشندەی خۆمان لەو ڕێکی و جوانی و مەزنی هەموو شتێکی ئەم گەردوونەی ڕاگرتووە، تاکە هێزێکە دەتوانێت بە ژیانەوە گرێمان بداتەوە، بە قەدەری بچووکی خۆمان بە مۆسیقای ئەفسووناوی ئەم گەردوونەوە گرێمان دداناوە. گەر ژیانی ئەمە نەغمەیەکی ناسازە، مانای ئەوە نییە لە قووڵای ئەو گەردوونەدا، لە کۆی یاساکانی وجوودا هێزێک و جوانییەکی مەزن بوونیان نییە، من لی زینداندا گوێم لەو نەغمە ناسازەی زیندەگی خۆم نەگرت، بەڵکو گوێم لەو ئاوازە قوڵانە گرت کە لە هەموو لایەکی گەردوونەوە هەڵدەقوڵان. من دەزانم ئێوە هەمووتان لە چ بۆنەیەکدا دەژین، دەزانم چ حەسرەتێک سوار کەشتییەک بوون بەنیازی ئەوەی بتگەیەنە خوەرئاوا بگەیتە بەهەشت، بەڵام لەناکاو شەوێک با بەرەو ناوەڕاستی ئۆقیانوسێک دەتبات، ناخودایەک کە هیچ لە دەریا نازانێ لە ناو دەریایەکی بێ سنووردا ونت دەکا، بەڵام ئێوە تەنها بیر لەو ساتە غەمگینەی ژیانی خۆ خۆمان مەکەنەوە کە لێرەدا ون بووین، بەڵکو بیر لەو ئاوازە بکەنەوە کە لەم ڕێکیە بێ سنوور و پێکەوە گونجاوە مەزنە دروست بووە. من ئێستا کە بیر لە ڕابردووی هەموو چیرۆکە دەکەمەوە، هەست دەکەم بە جۆرێکی کەمێکیش بێت محەمەدی دڵشووشم زیاتر لە هەر کەسێکی تر لە دوای هەموو ئەو دەزووە باریک و نەبینراوە گەڕاوە کە کۆی شتەکان ڕێک دەخات، محەمەدی دڵشووشە چاوی لە هەموو دەریاکە بووە، من سەرەوەختێک کی زۆر بیرم لە نەهێنی ئەو گەنجە دەکردەوە، ئەوەی کە خۆی ناوی دەنا عەشقی نەهێنی، ئارەزوویەکی گەورە بوو بۆ گەیشتن بەو هێزەی هەموو پەیوەندییەکان ڕێدەخات. گەڕانی بەدوای نهێنێ بچووکەکاندا بۆ دۆزینەوەی شتێکی مەزنتر بووە، شتێک ناوی دەنێم مانای ئەم سەردەمانە، مانای ئەم ڕۆژگار و سەدەیەی کە ئێمە تیایاشیاین. محەمەدی دڵشووشە پێشتر بە گەلێک نهێنی ئاشنا ببوو، لە دوای ڕاپەڕینەوە لە هەر کەس زیاتر شتی دەزانی، لە هەر گەنجێکی دی پتر لە نهێنی ئەو دی ویقار و شەرەف و حورمەتی ئەو ژیانە تێدەگەیشت کە هەمووان سیمای خۆیان پێ دەڕازاندەوە، لە گەشتەکانیدا بە ڕووی ڕاستەقینەی ئەو شیانە ئاشنا دەبێ کە لە ژێرەوە دنیای بەڕێوە دەبا، قاچاخچییە گرنگەکان دەناسێ، شەرەفی درۆزنی ژن و کچەکانیان دەبینێ، درۆی سیاسەتمەدارەکان دەزانێ، پلانەکانی یەکدی کوشتن دەدۆزێتەوە، بەڵام هەموو ئەو شتانە ناتوانن بیکەنە کەسێکی دڕڕەق. خۆی پێشوەخت دەزانێ ئەو لەوە ناسکترە بچێتە هیچ چنگێکەوە، دەزانێ ئەو بوونەوەرێکە لە شووشە کە خولیای بۆ حەقیقەت ناتوانێ ببێت بە خولیا بۆ چنگ. لە شەوەکانی هاوڕێیەتیدا سریاس پێی دەگوت، دۆزینەوە و زانینی ئەم نهێنانە سوودی چییە کە مرۆڤ نەتوانێ ئاشکرایان بکات و بەکاریان بهێنێت؟ بۆ هەموو نەهێنی کە لە کتێبێکی گەورەتا نانووسیتەوە، ڕۆژێ بیخەیتە بازاڕ و هەموو دنیای پێ سەرسام کەی؟ محەمەدی دڵشووشە دەیگوت، بەڵام من لە هیچ دڵنیا نیم، ئیدی چی بکەم بە کتێب و بە چی دنیا سەرسام بکەم؟ لە نەهێنی تۆ و خۆشم دڵنیا نیم. هەندێ نەهێنیش هەیە نانووسرێتەوە، هەندێ نەهێنی مرۆڤ دەکوژن و تەواو. من لەو جۆرە نەهێنانە دەترسم. محەمەدی دڵشووشە خۆی لە هەرکەس زیاتر زانیویەتی ئەو سەرگەردانی ئەفسانەیەکە، ئەو لە دوای ئەستەمێکە باڵاتر لە توانای ئەو و هەر زیندوویەکی دیکەی دونیا. ئەوەتا دونیا ببێتە زەمینەیەک بیهێنێ چ تەلیسم و تاریکی و پرسیارێک نەمێنێتەوە، هەموو شتێ ببینرێ ئەفسانەیەکی ڕەش و پووش بوو، بەڵام ئەو گەنجە دڵشووشەیە نەیدەتوانی دوای نەکەوێت، هەندێ جار سریاس بە غەمگینی و کەمێکیش توڕەیەوە بە دڵخشوشەی دەگوت، خۆ ئادەمیزاد مافی ئەوەی هەیە نەهێنی خۆی هەبێ، شتێکی هەبێ کەس نەیزانێ، شتێکی هەبێ کەس دەستی لێنەدات. محەمەدی دڵشوشە کە میشە بە جۆرێکی دی بیری دەکردەوە دەیگوت، دوو جۆر لە نەهێنی هەیە، نەهێنییەک کە دنیا تاریک دەکات و کوێرمان دەکا، جۆرە نەهێنییەکی تریش کە بەرەو دوورتر و قووڵتر دەمانبا. سریاسی سبح دەم نهێنی یە بچوکەکان بەتەنها نرخیان نیە ئەوەی نرخی هەیە ئەو مانایە کە لە هەموو نهێنێکان دەستمان دەکەوێت ئەو باوەڕی وابوو ژیان زنجیرێکی درێژە ملوانکەیەکی مەزنە لە گرێ کە دەبێت یەکە یەکە بیانکاتەوە تا لەو سەر لە کۆتایی ئەو زنجیرە ناکۆتاییەدا بە ڕاستیەکی گەورە دەکات ئەو باوەڕی وابوو کە دەبێت هەموو کەسێک خۆی و دنیای خۆی بناسێ سەیرترین شت لە لای توانای سریاس بوو لە زڵتوماتی بوونی خودا بژی کە دەتوانێ مرۆڤ بە سادەی و ساکاری وەرچێڕێ لە نەهێنێکانیان نەپرسێت لەگەڵیاندا قسە بکات و بڕوا و لە هیچ ڕانەمێنێت تاوێک دڕڕەقانە شەڕ بکات و تاوێک قاقا پێ بکەنێ هەستەکەم محەمەدی دڵشووشە تاکە کەسێ بووە ویستێتی شتەکان تا کۆتایان ببینێ، شتەکان تا ئەو سەری ئەو سەری بژی، خرۆش و هەڵچوونێکی هەبووە، هیچ سەبر و سەبوورییەک لەگەڵیدا سوودی نەبووە. زانینی نهێنی لەلای ئەو، دەستبەسەرداگرتن و بینین و تێگەیشتن بووە لە کۆتایەکان، موسیبەتی مەزنی ئەو ئەوە بووە ویستێتی ئەوپەڕی سۆز تێگەڵی ئەوپەڕی زیرەکی بکا، نەهێنیەکان بتۆسێتەوەو نەچێتە ناو ئازاردانی خەڵکەوە تێبگات و عاشقیش بێ بەڵام لەو دیق لەو دەقەیەدا کە تێدەگات عەشق دەبێ دەشێت کە هەتا هەتایە دەرگایەکی نەکراوەو پڕ نەهێنی و دوورە دەست بێ هەموو ئەو خەونانەی دنیای خۆی لەسەر بنیات ناوە هەرەس دەهێنێ من وەک چۆن بیرم لە چارەنووسی هەموو کوڕەکان کردۆتەوە هەمان شێوە بیریشم لە چارەنووسی ئەو کردۆتەوە، ئێستا لەم کەشتییەدا کە دەشێ کەشتیی مان و نەمان بێت، دەتوانم بڵێم من قەرزارباری ئەوم، ئەویش شایستەی ئەوە بوو کوڕێک بێ لە کوڕەکانم. زۆربەی ئەو شتانەی من دوایی دەیزانم بە جۆرێ لە جۆرەکان پەیوەندی بە ژیان و مردنی ئەوەوە هەیە، ئەو شەوەی کە لە پاترا سواری کەشتی بووم، لە دوورەوە ڕە سێبەری گەردەلوولیەکم دەبینی، بۆنی بار بار ڕەشێکم دەکرد لە تۆزی شووشەیی زەریا، ئەو شەوە دڵنیا بووم من چەندین وەختە لە مردنی ئەو کوڕەدا دەسوڕێمەوە، هەست دەکەم من ئەو چیرۆکە تەواو دەکەم کە و نەیتوانی تەواوی بکا. هەست دەکەم من و ئەو لە کفنە سەحراوێکەی خۆم هەستاومەتەوە و لە بری دڵێک لە شووشە دڵێکم لە لمی بیابان هێناوە کە ناشکێت، بەڵام دەنکە دەنکە لەسەر خۆ دەڕژێ. من ئێستاش لە ناسکی ئەو گەنجانە سەرسام دەبم کە چەند سووک و ئاسان، بێ ئەزیەت و خێرا مردوون. من لە بیابان وێنەیەکم لەسەر مرۆڤ هەبووە وەک بوونەوەرێکی بەهێز کە پێستێکی ئەستووری هەیە و دڕڕەقانە بەرگەی هەموو شتێک دەگرێ، بەڵام ئەم لاوازییە، ئەو ئامادەگییە قووڵ و خێرایە بۆ مردن، ئەو وێنەی تێشکان. ئێستا دڵنیام ئامادەگی بۆ مردن بەشێکە لە ڕۆحی ئەو سەردەمە، چ شتێکی سەیرە پیاوێکی وەک من لە گۆڕەکەی هەڵدەسێتەوە و بەبێ ئەوەی ببێتە تاوڵکەری ئەو نەهێنییەی کۆمەڵێک گەنج نایدۆزنەوە. من بەر لەوەی کوردستان بەجێبهێڵم، چوومە سەر گۆڕەکەی محەمەدی دڵشووشە. نا، وا مەزانن، ئەوە یەکەمین جار بووە چوومەتە سەر ئەو گۆڕە. من ئەو ماوەیە وەک قەلەندەرێکی ڕیشدرێژ و دەروێشێکی پڕ لە خولیا لە نێوان گۆڕ و ئاساوەر و شوێنەواری ژیانی ئەواندا هاتوچۆم کردووە. ئەو ڕۆژە کە چوومە سەر گۆڕەکەی بۆ ماڵئاوایی بوو بۆ سوپاس بوو من کێلی گۆڕەکەیم ماچ کرد چونکە من لە هەموو شتێکا قەرزارباری ئەو بووم عەشقی ئەو بوو منی بە خوشکە سپیەکان ناسان گەرەو نەبوایە هیچ لە تەلیسمی سەریاسەکان ئاشکرا نەدەبوو ئەو نەبایە هیچ جەرەوانێکی دی گەوهەری ئەو مانایی نەدەبینی کە لە پشت ئەو هەنارە شوشانەوە ئەو نەبایە دوامین هەناری دنیا ئەو مانایی وەرنەدەگرت من قەرزارباری بووم با بگەڕێینەوە بۆ چیرۆکەکەمان، من پێم گوتن لە شەوی دووەمدا، دوابەدوای شەوی ئازادیم لە کۆشکەکەی یاقوبی سنەوبەر، سەرلەبەری ژیانم گۆڕا. شەوی دووەم، شەوی زیندووبوونەوەی من بوو، شەوی لەدایکبوونەوەی ڕاستەقینەی من، بەڵام سەری شەوی سەرلێشێوان و دەستخۆڕۆبوون، ونبوونی منیش. هەمووتان ئەو پەیمانەتان لەبیرە، شەوێک لە نێوان خوشکە سپییەکان و سەریاسی سبح دەمدا نووسراوە، بە خوێن مۆر کرا و خرایە ژێر هەنارێکی غەمگینەوە، لە حەوشەکی عەمباری ماڵێکی غەمباردا، هەنارێ نیگای ئاوێنەیی هەنارێکی دیکەیە، لە شوێنێکی دیکەی دونیادا ڕواوە. دوو هەنار، بێ ئەوەی ئاگایان لە یەک بێت، پاڵەوانەکانی ئەم چیرۆکە پێکەوە گرێ دەدەنەوە. گەر لە یادتان بێ، لەو پەیمانەدا هەبوو، خوشکە سپیەکان جگە لە سریاسی سبحدم هیچ کەسێکی دیکە بە برای خۆیان نازان و جگە لەو هیچ برایەکی دیکەیان نابێت و ناوێت ڕۆژانی سەرەتا سریاسی سبحدم هیچی دەربارەی هاوڕێ و هاوناوەکەی خۆی ئاشکرا نەکرد ڕۆژانی یەکەمی خوشک و برایان بێ هیچ کێشە و گرد و گرفتێک ڕابوت بەر لە مردنی بە چەند هەفتەیەک شەوێک لە شەوان سریاس دوای ماندووبوونی ڕۆژێکی درێژ لە ناو جەنگ و هەراهەرای بازاڕدا، بە ماندووێتییەکی زۆرەوە گەڕایەوە و لەبەردەم خوشکە سپییەکاندا دانیشتنی گوناهبارێک دانیشت و ئاشکرای کرد دەیەوێ نەهێنییەکیان لابدرکێنێ کە تاوەکات نەیدرکاندووە خوشکە سپییەکان هەمیشە ئەو سیما ماند و غەمگینەی سەریاسیان لە یاد بوو کە بە دەنگێکی هێمن و جیاواز لە دەنگی ئاسایی خۆی، بە گەروویکی بریندار بەڵام پڕ لە پرسیار و نهێنی و حیکایەتیی بۆی شێڕانەوە، چیتر نەیدەتوانی بێدەنگ بێ لە کات ئەو خوشکە سپییانە چیرۆکی ڕاستەقینەیان دەویست، دەبایە سەربرودەی ئەو هەنارە شووشەیان بۆ ڕوون بکاتەوە کە لە ماڵی سڵێمانی مەزنەوە هێنابیان و سەریاسی سبەح دەم گوتبووی، ئەوە هەناری منە، ئەو ئێوارەیە بۆ یەکەمین جار گوتی خوشکە ئازیزەکانم شا دەریا و لاولاوی ئازیز من دەزانم ئێوە منتان بە برایەکی تاقانە و تاک و تەنها وەرگرتووە من تا دەمرم سپاستان دەکەم کە دەمرم بە قەرزێکی گەورەوە دەچمە ناو گۆڕ کە قەرزی ڕەحم و خۆشەویستیەوەیە بەڵام نەهێنیەگەیە دەبێ بیزانن چونکە ئەو نەهێنیە بۆتە شتێکی گرنگی ژیانی من نامەیە دواجار لە ناکاو ڕاستیەکی سەیر ئاشکرا بێت و ئێوە لۆ مە بکەن کە هیچم بۆ ئێوە نەدەرکردووە، دەبێ بزانن جگە لە من کەسێکی تریش هەیە ناوی سریاسی سبح دەمە، کەسێکە لە ڕوخساریدا نەبێت لە هەموو شتێکدا لە من دەچێ. ئەویش ژیانێکی نزیک لە ژیانی من ژیاوە. هەنارێکی شووشەیی هەیە و ماوەیەکی زۆرە هاوڕێیەکی نزیکی منە، سریاسی یەکەم، دەیگوت نەهێنییەک هەیە ژیانی من و ژیانی ئەو پێکەوە گرێ دەدات. شتێک هەیە هەردووکمان کۆ دەکاتەوە، بەڵام کەسمان نازانین ئەو شتە چییە. ئەو شەوە سەریاس هەموو چیرۆکی خۆی و محەمەدی دڵشووشە و نەدیمی شازادە و سەریاسی دۆمی گێڕایەوە، بە جۆرێ وردەکاریی و ژیانای بازدەکرد وەک ئەوەی ئەوان بکاتە شاهیدی شتێک کە دەزانێت خۆی ناتوانێت جارێکی دی و بۆ کەسێکی دی بگێڕێتەوە. بەو جۆرە خوشکە سپییەکان بوونە تەنها شاهیدی گەورەی چیرۆکێک کە دواتر خۆیان بە شێوەیەکی دی دەگەڕێنەوە ناو دیمەنەکانی ئەو شەوە کە سریاس لە سەرەتاوە تا کۆتایی بەسەرهاتی خۆی دەگێڕایەوە، ئەوان دەیانگوت ئێمە یەک برامان هەیە ئەویش تۆی، هیچ کەسێکی تری جێگای تۆ ناگرێتەوە، لای ئێمە یەک کەس هەیە ناوی سریاسی سبەحدەمە، نامەوێ کەسی تر ببینن ناوی سریاسی سبح دەم بێ کەسی تر نییە ناو و یادگاری و ژیانی تۆ بدزێت بۆ خۆی سریاس پێ دەکەنی و دەیگوت من جگە لە بەدبەختێکی ناو عەرەبانەکان هیچی ترم نیم کەس ناوێ ژیانی من بدزێ ئەویش بەدبەختێکە دەترسێت من ژیانی ئەو بدزم هەر کەسەمان بێ مەعنا لەو ژیانە پوچەی خۆمان دەترسین خوشکەکان پێیان گوتت تۆ مارشاڵی عەرەبانەکانی، فەیلەسوفی شەوە تاریکەکانی، ئەو مناڵانەی جگە لە تۆ کەسی تریان نییە ژیانیان بۆ ڕێک بخا، شتەکانیان بۆ باس بکا، هەواڵەکانی دونیایان بۆ بگێڕێتەوە، ڕۆژنامەیان بۆ بخوێنێتەوە. هەموو ئەو لەشکری عەرەبانانە تەنها تۆیان هەیت. خوشکە سپیەکان قوبوڵیان نەبوو یەکێکی دی بناسن ناوی سریاسی سبح دەم بێ هەرگیز نەشیان دەویست کەسێکی دی لەو چۆرە ببینن لای ئەوان تەنها یەک سریاس هەبوو لەوە دەترسان هاتنە گۆڕی سریاسێکی دیکە زیان لەو پەیمان و سێند و ئەهدە ناوازەی نێوانیان بدا لەوە دەترسان ڕۆژێ لە دڵڕۆشان دەستیان بلەرزێت و لاواز بن و کەسێکی دی لە ژێر هەمان ناونیشان و چیرۆکدا خۆی بکا بە ژیاندا دەترسان ئەو وێنە سەیر و ئەو وێنە سەیری سریاس لە خەیاڵیاندا بە کاریگەری دووبارە بنەوە کاڵ بێتەوە و ئەو هێز و سحری لە سەریان نەمێنێ دوای مردنی سریاسیش بواریان نەدا یەکێکی دی بە ناوی سریاسی سبح دەمەوە بێت و پرسە و سەرەخۆشی خۆیان پێشکەش بکات دواتریش ئەوەیان قبول نەکرد پێشوازی یەکێکی دی بکەن ناوی سریاس بێ لایوان هەموو ئەم چیرۆکە لە مردنی سریاسی یەکەمدا کۆتایی هات گەڕانەوەی من ئاسوودەیی و خوشکانی شێوان لەو شەوەدا کە ئیکرامی کێو چیرۆکی منی بۆ باس دەکات کە پێیان دەڵێت باوکی ڕاستەقینەی سەریاسی سبحدەم لە دوای بیست و یەک ساڵ لە بیابان گەڕاوەتەوە دەیەوێت بچێتە سەر گۆڕی کوڕەکەی ئیدی ئاسوودەیی و دڵنیایی خوشکەکان دەشێوێت هەموو ئیقاع و هارمۆنیەتی ژیانیان دەگۆڕێت لەو دەقیقەیەدا ئیدی ناچارن ڕووبەڕووی ئەو چیرۆکە ببنەوە کە لە دوای مردنی سەریاسەوە لێ ڕادەکەن نازانن ئایا دەبێ نهێنی سریاسی دووەم بۆ من بدرکێنن یاخود نا، دەبێ بمبەنە سەر گۆڕەکەی و ئیدی وازم لێ بێنن لەگەڵ نائومێدیەکانما بژیم، یان پێم بڵێن کە سریاسێکی دیش هەیە لە جێگایەکی دی دەژی و نەمردووە، ئایا دەبێ بمخەنە بەر ئەو پرسیارە؟ شادریا بڕای وایە یەک سریاسی سبحدەم لە دنیادا هەبووە و نابێت قسە لە بوونی سریاسێکی تر بکەن، چونکە بیرکردنەوە لە هەر سریاسێکی دی خیانەتە لەو جوانەمەرگەی کە برای ئەوانە و کەس چێکای ناگرێتەوە بەڵام لاولاوی سپی قسە لە بەدبەختی باوکێک دەکا دوای بیست و یەک ساڵ هاتۆتەوە و شێتیەوەیە باوەش بە شتێکدا بکات و ماچی بکات و پێی بڵێ کوڕی من شادریا دەڵێ ئەو وەک باوکێک دەبێ لە مردنی کوڕەکەی تێبگات و ببێ بە زێوانی گۆڕەکەی بەڵام لاو لاو دەڵێت بەڵام دەشێ و باوشێ و کوڕە بێت کە زیندووە، باوشێ و سریاسە بێ کە نەمردووە و دەژی، چێ چوزانێ موزەفەری سبەحدەم باوشی ڕاستەقینەی کامیانە، ئێمە چۆن باوشێک لە کوڕەکەی مەحروم بکەین، بە چ حەقێ ڕاستیەکانی نیشان نەدەین؟ شادەریا بێ سروبت و وەک لەسەر ئاگر پێ دەڵێت، بەڵام مەیەگەرم مزەفەری سبح دەم باوکی ڕاستەقینەی ئەو برا تاقانەی ئێمە بوو، ئەو کات ئێمە چیمان کردووە جگە لەوەی سەر یاسمان بە مردوویش لە ڕابردووی خۆی مەحروم کردووە. شەوێک تا درەنگ پێکەوە لە قەراخییەوە چۆمەدا دەگەڕاین و بیرمان دەکردەوە لە پشووەکاندا گۆرانی غەمگینی خۆیان دەڵێن، پرچیان بۆ کزەی ساردی شەو بەرەڵا دەکرد، دواجار دەگەنە و بڕوایی هەموو شتێک بخەنە بەر دەستی من. ئەو شەوە کە منیان بردە سەر گۆڕەکەی سەریاس، دەیانویست من مردنی ئەو ببینم و تێبگەم. دوو خشک بوون. دەیانویست هەموو دنیا خەم بۆ سەریا سخوا ئەوان لەو بردنە بێهودە و کتوپڕە ترسیابوون بە چاوی خۆیان بینیویان سەریاس دەمرێت و هیچ شتێک لە شوێنی خۆی جناچڵێت دەمرێت و لەگەڵ هەموو خەمی هاوڕێکانیدا چ کەسێکی تر لە دەرەوە لە مانا و هۆی ئەو مردنە ناپرسێ دەمرێت و ڕۆژە دوای ڕۆژ لە یاد دەچێتەوە دوای نەمانی لەشکری عەرەبانەکان، پەرتەوازە بوونی ئەو منداڵانە لە کوچە و کۆڵانەکانی دنیادا، کەسێکیان نەدەبینی یادی سریاسی سوبح دەمیلابێ، ئەو شەوە کە منیان بردە سەر گۆڕەکە، دەیانویست کەسێک و هاودەمێک و هاوخەمێک بۆ خۆیان بدۆزنەوە تێیان بگا، بەڵام کاتێ ئەوان حەسرەتی کوشندەی منیان بینی، کە زانیان من ناتوانم باوەڕمە و بنتنە بکەم، کە پێویستم بەوەیە ئەگەر لە خەیاڵیشدا بۆ کوڕێکی دیکە و سریاسێکی سبح دەمی تر دروست کەم و بۆی بژیم. لە شەوی دووەمدا لاولاوی سپی بە تەنها هاتە ژوورەکەم و گوتی، موزەفەری سبح دەم، ئەی پیری بەدبەختی، هێشتا زۆر شت هەیە تۆ نایزانیت. لەو شەوە ئیدی بە پیری بەدبەختی یان باوکی ئازارەکان یان شێخی خەم ناویان دەنام. لاولاوی سپی بە ڕەفە ڕەشەکەی ملێوە هاتە بۆ تا بە تەنها هەموو چیرۆکەم بۆ بشێڕێتەوە، چیرۆشێک هەرگیز بە شەوێک دوایی نایە، چیرۆشێ بە درێژای ئەو ماوەی ژێن ژیانم لە لای خوشکە سپیەکان بەردەوام دەبێ، شەوانێ لە ژوورەکەی مندا، شەوانێ لە پۆلەکانی قوتابخانە و لە بەردەم تەختە ڕەشەکاندا بۆیان دەگێڕامەوە، چیرۆشێک دێڕ بە دێڕ و پیت بە پیتی. لە خەیاڵی خۆمدا هەڵم کەند سەربوردێک یەکەیەکە وشەکانیم لە یادا من ساڵانی دوور و درێژی زیندان یادەوەرێمی سپی کردبۆوە کاتێ تێکەڵ بە هەموو دنیا بوومەوە یادەوەریم یادەوەری مناڵێک بوو لاپەڕەیەک بوو هیچ یەو تۆی لەسەر نەبوو خوشکە سپیەکان ئەو سەرداوەیان بەخشیە من دوای نەهێنیەکان بکەوم ئەو شەوە لاولاوی سپی گوتی سریاس کەسێک بوو شایستەی هەموو خەمێکە، شایستەی ئەو فرمێسکانەیە کە بۆت ڕشت، بەڵام ڕاستییەکە هەیە دەبێ بیزانیت، نە من، نە شادەریا، نە هیچ کەسێکی تری ئەم دنیایەش ناتوانێ دڵنیات کات ئەو گۆڕەی تۆ بەو جۆرە لە سەری دەگریت کوڕی تۆیە، موزەفەری سوبحدەم، جگە لەو کوڕەی تا قیامەت لێیەدا خەوتووە یەکێکی تریش هەیە، یەکێک زیندووە و ناوی سەریاسی سوبحدەمە، هەمان ناوی کوڕەکەی تۆیە. بەڵام با لە ئێستاوە پێشت بکەوم و دوایی گلەیی لە کەس نەکەی هیچ کەس ناتوانێت ڕێتمایت بکات و دەستت بگرێ چونکە کەس نازانێ کامە لەو دوو سەریاسە کوڕی تۆن ئەو قسانە قسەی ئاسایی نەبوون وەک ئەوە بوو لە بنکی بێ قەراری دۆزەخێکەوە دەرت بهێن و بمبات بۆ بەهەشت وەک ئەوە بوو لە کۆتایی خنکاندا دەرم بهێنێت و فڕێم بداتە سەر وشکانی وەک ئەوەی من ماسیەک بم قولاپی مردن لە گەڕووم دەربێنێت و فڕێم بداتە ناو ئاو ئاوها زانیم کە من جگە لەو مردووەی ناو پێدەشتەکان سەریاسێکی دیت هەیە دەشێ کوڕی من بێ، دەشێ و مناڵە خەیاڵێ بێ کە بیست و یەک ساڵ چاوەڕوانم دەکرد، بەڵام نا، وا مەزانن من خۆشبەختی کوێری کردووم، وا مەزانن ئەو شادی و هەستانە و هیوایە، ئەو ئازاری لە دڵ، لە دڵتا سڕ کردووم کە مردنی سەریاس دروستی کرد. دواتر کە شەو تێپەڕی، لە بەر پەنجەرەکەمدا بیرم لە هەموو شتێک دەکردەوە، تێگەیشتم من تا دەمرم هیواکانم چەند گەورە بن، نائومێدی و خەمەکانیشم هێند گەورەن. لەو ساتەدا بڕیارم دا هەرگیز نەپرسم کامەیان کوڕی من بوو، لەو ساتەتا وەستام و سەرم دانەواند و سوێندیشی ئەبەدیم خوارد و نەپرس نەپرسم کامیار فرزندەی من بووە، من دەبوایە هەردووکیان هەڵگرمەوە، هیچ چارەیەکی ترم نەبوو، دواتریش هەرگیز لەو باوەڕەدا. پەشیمان نەبوومەوە، ئەو حەقیقەتەی کە دەشێ زیاد لە سریاسێک هەبێ، منی وا لێ کرد بە جۆرێکی بەرینتر سەیری ژیان بکەم، سەیری مردن و وەستانەوەی هەموو ئەو مناڵانە بکەم کە لەو ساتەوە هەستێکی باوکانەی سەرتاسەریم بۆیان هەبوو. من لەو دەقیقەیەوە دەمزانی کە دەتوانم ئیتر باوکی هەموو ئەوانە بم، لەسەر جادەکان ون دەبن، بێهودە کوژران، چارەنووسیان ونە،